پێغمبەر صلی الله عليه وسلم دائما ذکری خوای کردووە کە لەسەر ئاو هاتۆتە دەرەوە وتێتی غفرانك خوایە داوای لێ خۆشببوون لەکەم ئێواڵن بۆچی بۆ ئەوەی لەبەر ئەوەی لە ناو سەر ئاوەکە ذکری نەکردووە بەس ئەو تۆزە توێتی خوا داوای لێ خۆشببوون لەکەم ئەو تۆزە من یادی تۆم نەکرد ئەی ئێمە لە 24 سعاتە 20 چەند سعات ذکری خواناکەین